بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕەدەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خوددا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئەوەی لەم کتێبەدا هەیە ئاەتەکانی قورآانی پیرۆزە و ئەوەی کە لە سەرانسەری ئەم قورآانەدا بۆ تۆ ئەی پێغەمبەر دابەزێنراوە لەلایەن پەروەردگارتەوە ڕاستی و حەقیقەتە بەڵام زۆربەی خەڵکی باوەڕ ناهێنن. خودا ئەو زاتەیە کە بە چاوی خۆتان دەیبینن چۆن ئاسمانەکانی بەبێ کۆڵەکە و ستوون بەرز کردۆتەوە و ڕایگرتووە. لەوە دوا لەسەر تەختی فەرمانڕەوایی وەستاوە. ئەڵبەتە چۆنیەتی وەستان و تەختی فەرمانڕەوایەتی و گەلێ شتی لەو بابەتانە لە ڕاددەی بۆچوونی ئێمە بەدەرە. تەفسیری ئەم ئایەتەیان لە پێشەوا مالیک پرسیوە لە وەڵامدا وتویەتی، وەستانەکە حەقیقەتی هەیە، چۆنیەتەکەی شاراوەیە، پرسیارکردن دەربارەی بیدعەیە، باوەڕبوون پێی واجبە. خۆر و مانگیشی ڕام هێناوە، هەر یەکەیان لە چەرخ و خولی خۆیاندا بێوچان تا ماوەیەکی دیاریکراو دەسوڕێنەوە. هەرەوزاتە کاروباری جیهان هەر هەمووی بەڕێ دەکات و ڕێکی دەخات. هەروەها ئایەتەکانی قورئان بە وردی و دوور و درێژی دەخاتە بەرچاو بۆ ئەوەی دڵنیابن لە بە خزمەت گەیشتن و ئامادەبوونی بەردەم دادگای پەروەردگارتان بۆ لێپرسینەوە هەرەو زاتەشە کە زەوی پان و بەرین کردووە و هەرچەندە لە شێوەی گۆدایە کەژ و چیا و ڕووباری زۆری تێدا دابین کردووە لە هەموو بەروبوومێک جووتی فەراهەم هێناوە لە هەردوو جۆرە شەوی وا لێ کردووە کە ڕۆژ داپۆشێت بەڕاستی ئا لەو شتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک بیر بکەنەوە لەسەر ڕووکاری زەوی پارچەی جۆرا و جۆر هەیە لە پاڵ یەکدا کە کارکردیان هەیە لەسەر چۆنیەتی و بەرهەمی ڕوەک جگەلەوەی جیاوازیان نیشانەن بۆ کانزا جۆرا و جۆرەکان هەروەها باخی ڕزیترێ کشتتوکاڵی هەمە جۆر لە دانەوێڵە و بێستانەکاندا دارخورمای یەک قەد و دوو قەد هەموو ئەمانە بە یەک ئاو ئاو دێر دەکرێن و لە یەک جۆر ئاو دەخۆنەوە بەڵام سەرنجام ئەو هەموو بەروبوومە جیاوازە لە قەبارە و تام و بۆن و ڕنگ و شێوازدا پەیدا دەبن و هەندێکیانمان لە هەندێکی تر بۆ خۆراکی ئادەمی زاد نازدارتر و پەسنتر کردووە بەڕاستی ئا لەو شتانەشدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک عقل و ژیری خۆیان بخەنەکار خۆ گەر تۆ بە شتێک سەرسام بیت و پێت سەیر بێت ئەوە قسەی بێ باوەڕان جێگەی سەرسامیە کە دەڵێن ئایا کاتێک بووینەوە بە خاک و خۆڵ سەر لە نوێ ئایا زیندوو دەکرینەوە و دروست دەبینەوە ئا ئەوانە کە ئەو قسەیە دەکەن ئەوانن کە بێ باوەڕ بوون بە پەروەردگاریان ئا ئەوانە زنجیرەکان لە گردنیاندان و ئەوانە نیشتەجێی ناو ئاگری دۆزەخن و هەمیشە دەبێت تێیدا بمێنەوە لار و وێری خودا نەناسان گەیشتۆتە ڕادەیەک کە پەلەت لێ دەکەن لە پێشهاتنی بەڵاو ناخۆشی پێش ئەوەی داوای چاکە و خۆشی بکەن لە کاتێکدا بێگومان لە پێشینانەوە نمونەی تیاچون و ڕیسوابوونی خدا نەناسان تێپەڕ بووە بێگومان پەروەردگاری تۆ ئەی پێغەمبەر خاوەنی چاوپۆشی و لێخۆشببوونە بۆ خەڵکی سەر ڕایستەمیان ئەگەر بگەڕێنەوە بۆ لای ئیمان و خوداناسی بەڕاستی پەروەردگاری تۆ زۆر تۆڵە سێنەرەکی بەهێزە لەو کەسانەی کە دژایەتی بەرنامە بە نرخەکەی دەکەن ئەوانەی کە بێ باوەڕبوون دەڵێن ئەوە بۆ بەڵگە و نیشانەیەک لەلایەن پەروەردگاریەوە دانە بەزێنرایە سەری کە پێغەمبەری خدایە بێگومان ئەی محەممەد تۆ تەنها ترسێنەر و بێدارکەرەوەی ئەو خەڵکەیت بۆ هەر میللەتێک پێغەمبەر و چاوساغ و ڕێ پیشان دەرێک هەیە. خودا چاک دەزانێت بەوەی هەموو مێیینەیەک چی لە سکیدا هەڵگرتووە، نێرە یان مێ، تەواوە یان ناتەواو، ڕەنگی، ڕوخساری، قەبارەی، هەروەها دەزانێت بەوەش کە دەپوکێتەوە و لەبار دەچێت و بەوەش کە زیاد دەکات و گەورە دەبێت. هەموو شتێک لای ئەو زاتە بە ئەندازە و پێوانە. ئەو زاتە زانای نهێنی و شاراوەکانە. هەروەها زانای ئاشکرا و بینراوەکانیشە، زاتێکی زۆر گەورە و بەشکۆ و بڵند و پایەدارە، چون یەکە لای ئەو زاتە ئەگەر کەسێکتان قسە بشارێتەوە یان بیڵێت و ئاشکرای بکات، هەروەها ئاگاداری ئەو کەسەیە کە لە تاریکی شەودا خۆی دەشارێتەوە، ئەوەشی کە بە ڕۆژدا دەڕوا و ئاشکرا و دیارە. بۆ خودا هەیە فریشتەی بێشومار کە بە نۆرە بە دوای یەکدا دێن تا چاودێری ئادەمیزاد بکەن لە بەر و پشت و لە هەموو لایەکەوە بیپارێزن بە فەرمانی خودا بێگومان خودا بارودۆخی هیچ قەوم و گەلێک ناگۆڕێت لە خۆشیەوە بۆ ناخۆشی یا لە زەلیلیەوە بۆ سەربەرزی یا لە گرانیەوە بۆ هەرزانی هەتا ئەوان ئەوەی بەخۆیان دەکرێت نەیگۆڕن و نەیکەن کاتێکیش خودا بیەوێت بەڵایەک بەسەر هەر میلەتێکدا بهێنێت لە دەرەنجامی سەرکەشی و یاخیبوونیان ئەوە هیچ هێزێک ناتوانێت بەری پێ بگرێت هیچ کەسیش ناتوانێت جگەل لە خوددا فریایان بکەوێت و ڕزگاریان بکات خدا ئەو زاتەیە کە هەورە بروسکەتان نیشان دەدات هاوڕێ لەگەڵ ترسدا بەهۆی ڕووناچی بەهێز و دەنجی سامناچی کە دەوریان هەیە لە بەپێسکردنی خاشی زەوی و تەقاندنەوەی تۆوەکاندا هەروەها ئومێد و هیوا بەخشیشە بە ساڵێکی پڕ بەرەکەت هەرەوزاتە هەوری قڕس و سنجین و ئاودار بەدی دەهێنێت هەورە تریشقە بەدەنجی گەورە و سامناچی تەسبیحات و سپاس و ستایشی بەدیهێنەری دەکات و فریشتەکانیش لە ترسی ئەو زاتە سەرگەرمی تەسبیحات و ستایش و سپاسگوزارین هەروەها جاری وا هەیە هەورە بروسکە دەنێرێت و دەیماڵێت بە کەسێکدا کە خوددا ویستی لەسرە و ڕۆژی تەواو بووە جا لەگەڵ ئەو هەموو بەڵگە و نیشانە بەهێزەدا ئەوانە هەر لە دەمەدەمێ و مشت و مڕدان دەربارەی خوددا دوور لە بنەمای زانستی لە کاتێکدا ئەو زاتە دەسەڵاتی زۆر بەهێزە و تۆڵە سندنی لە خوددا نەناسان تونند و تیژە هەر بۆ خدایە بانگەوازی حەق و ڕاستی بەڵام ئەوانەی هانا و هاوار بۆ کەسێکی تر دەبەن جگە لەو زاتە هاوار لێکراوان بە هیچ شێوەیەک بەهانایەنەوە نایەن و وەڵامیان نادەنەوە مەگەر وەکو کەسێک تینووی بێت لە دوورەوە دەستەکانی درێژ بکات بۆ ئاو تا بیگەیەنێتە دەمی کەچی بێسوودە و ناگاتە دەمی بێگومان دوعا و نزای بێباوەڕان تەنها لە ناو تاریکی و گومڕاییدایە و هیچ چیتر نییە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە لەسەر ڕەزامەندی خۆیان بێ یان بەناچاری سوژدە بۆ خدای بەدیهێنەر دەبەن هاوڕێ لەگەڵ سێبەرەکانیاندا لە بەرەبەیان و دەمە و ئێواراندا ئەی محەممەد بە خوددانەناسان بڵێ چێ پەروەردگاری ئاسمانەکان و زەویە ئەگەر ئەوان بێدەنگ بوون تۆ بڵێ ئەلله پەروەردگاریانە چونکە ئەوانە کەڕ و شوێر و ڵاڵن لەوانەیە دان بەو ڕاستێدا نەنێن پاشان پێیان بڵێ ئایا ڕەوایە جگە لەو خدایە پشت بە شتانی تر ببەستن و بیان کەنە پشتیوان و خۆشەویست کە ئەوانە تەنانەت بۆ خۆشیان قازانج و زەرەریان بەدەست نییە هەروەها بڵێ باشە ئاخر کوێر و چاوساخ وەک یەکن تاریکی و ڕووناچی چۆن یەکن دیارە خوددانەناسی و بێدینی کوێری و تاریکیە ئیمان و باوەڕ و خوداناسیش چاوساغی و ڕووناچیە بەڵکو چەند هاوبەشێکیان داناوە بۆ خودا کەشتیان دروست کردووە وەک دروستکراوەکانی خودا و جا دروستکراوەکەیان لێ شێواوە پێیان بڵێ ئەلله بەدیهێنەر و دروستکاری هەموو شتێکە و ئەو زاتە تاک و تەنها و بەدەسەڵات و بەهێز و بەتوانایە هەرەو زاتر لە ئاسمانەوە بارانی باراندووە، بە ئەندازەی ئەو دۆڵ و نشێوە بەهۆی ئەو بارانە پڕ دەبن، ئینجا لافاوێک دروست دەبێت، ئەو لافاوە کەف و کوڵی بەرز هەڵگرتووە. ئەمە نموونەی یەکەمی حەق و ناحەقە. بۆ نموونەی دووەم دەفەرموێت، هەروەها لەسەر ڕووی ئەو کانزایانەی کە ئاگری تێبەردەدەن و دەیتوێننەوە بە ئاگر بۆ دروستکردنی خشڵ وەکو ئاڵتوون و زیو و پلاتین یاخود بۆ پێویستی تر وەکو ئاسن و مس و قوڕقوشم کف و کوڵ دروست دەبێت وەک کف و کوڵی سەر ئاوەکە ئابەو شێوەیە خودا نمونە دەهێنێتەوە بۆ حەق و ناحەق بۆ ڕاست و ناڕاست جا ئەوەی کەف و کوڵە و بێ سوود و بێ کەڵکە دەڕوات و دەپوکێتەوە بەڵام ئەوەی کە سوود بەخش و بەکەڵکە بۆ خەڵکی لەسەر زەویدا هەر ئەوە دەمێنێتەوە ئا بەو شێوەیە خودا نمونە جۆراوجۆرەکان دەهێنێتەوە دیارە کە بەتاڵ و ناحەقی کەف و کوڵن و تەمەن کۆتان حەق و ڕاستیش ئاوە پاکەکەی و کانزا بەسوودەکانن دەمێننەوە لە زەویدا هەڵوێستی ئەو خەڵکە لە بەرامبەر بانگەوازی پەروەردگاریانەوە دوو جۆرە بۆ ئەوانەی کە بەدەم بانگەوازی پەروەردگاریانەوە چوون هەموو خۆشی و شادی و کامەرانی و ئاسوودەیەکیان بۆ ئامادەیە ئەوانەشی کە بەدەم بانگەوازەکەیەوە نەچوون ئەگەر بەڕاستی خاوەنی هەر هەموو شتێک بن لە زەویدا و ئەوەندەی تریشی لەگەڵدا بێت ئەوە دەیان کردە قوربانی خۆیان و لە پێناوی ڕزگاری خۆیاندا دەیان بەخشی چونکە ئا ئەو جۆرە کەسانە بە خراپترین شێوە حسابیان لەگەڵدا دەکرێت سەرەنجامیش جێگەیان دۆزەخە، ئای کە شوێنێکی خراپە. جا ئایا ئەو کەسەی کە دڵنیایە و دەزانێت بێگومان ئەم قورئانەی کە لەلایەن پەروەردگارتەوە بۆت دابەزێنراوە حەق و ڕاستەقینەیە وەکو ئەو کەسە وایە کە کوێرە لە ئاستیدا؟ بەڕاستی هەر خاوەن بیر و هۆشەکان لە ڕاستی تێدەگەن و تێدەفکرن. ئەو کەسانەن وەفا دەکەن و بە ئەمەکن لە بەرامبەر ئەو پەیمانەوە کە هەیانە لەگەڵ خدای پەروەردگاردا و ئەو پەیمانەش ناشچێن و بەڵێن هەڵناوەشێنەوە ئەوانەشن کە هەرچی خدا فەرمانی بەگەیاندنی داوا دەیگەێنن و بە دڵ لە پەروەردگاریان دەترسن نەوەکو لێیان بڕنجێت و لە لێپرسینەوە و حسابی تونند و تیژی قیامەتیش سڵ دەکەنەوە ئەوانەشن کە دانیان بەخۆدا گرت و بە ئارام بوون بۆ بەدەستهێنانی ڕەزامەندی پەروەردگاریان و نوێژەکەشیان بە چاچی ئەنجام داوە و لەو ڕسق و ڕۆزیەش کە پێمان بەخشیون بەخشیویانە بەنهێنی و بە ئاشکرا و بە چاکەکاری و شێوازی جوان پاڵ بە نادروستی و هەڵە و خراپە کاریەوە دەنێن ئەوانە سەرنجامەکەیان ئەو خان و بەرە ڕازاوەیە لە بەهشدا کە باخەکانی بەهەشتی عەدنە بۆیان ڕازاوەتەوە بە شادیەوە دەچنە ناوی هاوڕێ لەگەڵ هەرکەسێک چاک و پاک و خوداناسە لە باو باپیران و هاوسەرانیان و نەوەکانیان جا فریشتەکان دەچن بۆ سەردانیان لە هەموو دەواازەکانەوە دەڵێن سلااوان لێبێت بەهۆی خۆگرتنتانەوە لە بەرامبەر کێشەکانی ژیان لە بەرامبەر گاڵتە جاڕی خوددا نەناسان کەوا بۆ ئای چەندە جێگە و ڕێگەیەکی خۆشتان بۆ خۆتان مسۆگەرد بەڵام ئەوانەی کە پەیمانی خودا دەشکێنن دوای ئەوەی کە پێشتر توند و تۆڵ بوو لەسەر و هەمیانەوە پەیمانی فترەت و بەندایەتی هەرچی پەیوەندیەکیش خدا فەرمانی داوە بەگەیاندنی ئەوان دەیبڕن و دەیپچڕێنن هەروەها تۆوی فەساد و گوناه و تاوان دەچێنن لە زەویدا ئەوانە نەفرەت و خشمی خدایان لەسرە و هەروەها جێگە و ڕێگەی ناخۆش و نالەبار لە دۆزەخدا بۆ ئەوان هەیە هەر خودایە ڕزق و ڕۆزی فراوان دەبەخشێت بە هەر کەس کە بیەوێت و تەنگ و کەمی دەکاتەوە بە شێوەیەک کە حکمت و دانایی تێدا بەدی دەکرێت کەچی زۆربەی خەڵکی دڵخۆشن بە ژیانی دنیا لە کاتێکدا کە ژیانی دنیا لە بەرامبەر ژیانی قیامەتەوە لە بەهشتی بەریندا تەنها ڕابواردنێکی کەم نەبێت هیچی تر نییە. خوانەناسان دەڵێن، ئەوە بۆچی موعجیزەیەک بۆ محەممەد لەلایەن پەروەردگاریەوە دانەبەزێنرایە سەری؟ بە مەرجێک موعجیزە هیچ کات نەبووەتە هۆی ئیمانهێنانی خەڵکی، بەڵکو بیانوویەکە و هەمیشە خودانەناسان ورچیان لێگرتووە. تۆش پێیان بڵێ، بەڕاستی خودا هەر کەسێک کە بیەوێت گومڕا و سەرلێشێواوی دەکات، لە هەمان کاتدا هیدایەتی ئەو کەسانە دەدات کە ڕوو لە پەیامەکەی دەکەن و بەندایەتی دەکەن و گەڕاونەتەوە بۆ لای ئەوانەی باوەڕیان هێناوە و دڵ و دەروونیان ئارام دەبێت بە قورآن و پەیامەکەی خدای پەروەردگار ئاگادار بن دڵەکان هەر بە قورآن و یادی خدا و پابەندبوون بە ئاینەکەیەوە خۆشنود دەبن و دەحەوێنەوە ئەو کەسانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بەهەشت و ناز و نیعمەتی جوان و ڕازاوە و جێگە و ڕێگەی خۆش بۆیان ئامادەیە. ئا بەو شێوەیە تۆمان ڕەوانە کردووە بۆ سەر ئوممەتێک کە پێش ئەمان میللەتانی تریش هەبوون، تا ئەم قورئانەی کە بە وەحی بۆمان ڕەوانە کردوویت بەسەریاندا بخوێنیتەوە، کەچی زۆربەیان باوەڕ بە خودای میهرەبان ناهێنن. ئەی پێغەمبەر تۆ بڵێ ئەو زاتە پەروەردگاری منە و بێجگە لەو خدایەکی تر نییە من هەر پشتم بەو زاتە بەستووە گەڕانەوەشم هەر بۆ لای ئەوە خۆگەر بەڕاستی لە جیاتی ئەم قورآانە خدا قورآانێکی ڕەوانە بکردایە کە چێوەکان پێی بڕۆیشتنایە یان زەوی پێ هەڵکەنرایە و لەت بکرایە یان مردووەکانی پێ بهاتایە تە قسە و گفتوگۆی لەگەڵدا بکردایە خودانەناسان هەر بڕوایان نەدەهێنا بەڵام دڵنیابن کە هەموو کارێک و هەموو شتێک بەدەست خوددایە باشە ئایا ئەوانەی ئیمانیان هێناوە ناومێت نەبوون لە بێ دین و خودانەناسان خۆ هیدایەت بە زۆر نییە جاگەر خدا بیویستایە هەموو خەڵکی ناچار دەکرد کە هیدایەت وەربگرن خودا نەناسان و نەبێت ژیانی دنیا بەخۆشی بەرنەسەر بەڵکو بەردەوام ئەوانەی کە بێ باوەڕ بوون بەڵای سەخت و ناخۆشیان توش دەبێت بەهۆی ئەو کار و پیشەیەوە کە ئەنجامیان داوە یاخود ئەو بەڵا سەختانە لە نزیک ماڵەکانیانەوە دادەبەزێت و سەر هەڵدەدات هەتا بەڵێنی خوددا دێتە دی بەڕاستی خوددا پەیمانی ناشچێنێت و دەیهێنێتە دی ئەی پێغەمبەر ئەگەر خودانەناسان گاڵتە دەکەن بە تۆ یا بە ئاینەکەی تۆ خەفەت مەخۆ چونکە سوێن بە خودا بەڕاستی گاڵتە کراوە بە پێغەمبەرانی پێش تۆش جا من ماوەیەک مۆڵەتم دا بەوانەی کە بێ باوەڕ بوون پاشان خەشم و قینی خۆمم لێگرتن جا چۆن تۆڵەیەک بوو تۆڵەکەم لە مێژوو بپرسە و سەرنجی ئاسەواریان بدە. جا ئایا ئەو زاتەی کە سەرپەرشتیاری کار و کردەوەی هەموو کەسێکە و دەزانێت چییان کردووە وەکوو پەرستراو بتەکانی تر وایە کە خەڵکی هانا و هاواری بۆ دەبەن؟ لەگەڵ گەورەی و باڵادەستی و پەروەردگارەدا نەفامان شەریکیان بۆ خودا بڕیار داوە. تۆش بڵێ، ئادەی ناوی و بتو هاوەڵانم بۆ بێنن کە لە جیاتی خدا دەیان پەرستن یاخود بە هەموو عقلێکتانەوە دەتانەوێت خدا ئاگادار بکەنەوە بە شتێک کە ئەو زاتە نایزانێت لە زەویدا یا هەر دەتانەوێت ئاگاداری بکەنەوە بە قسەی سەرزارە چیتان نەخێر ڕاستی هەرەوەیە کە فێڵ و تەڵەکە و پیلانیەوانەی کە بێ باوەڕبوون بۆیان ڕازێنراوەتەوە و لە ڕێبازی ڕاست وێڵ کراون جا هەرکەس بەهۆی کار و کردەوەی خراپیەوە ڕێبازی خودا ون بکات ئیتر کەس نییە هیدایەتی بدات ئەوانە هەر لە دنیادا تووشی سزایەکیان دەکەین بێگومان سزای قیامەتیشیان سەختترە و هیچ کەس و هیچ شتێک نییە لە سزای سامناکی خودایی ڕزگاریان بکات و پەنایان بدا وێنە و نمونەیە و بەهشتەی بەڵێندراوە بە پارێزکاران کە جوان و ڕازاوەیە چەندەها ڕوبار ڕەوان و جاریە بەژێر درەختەکان و بەبەردەم کۆشکەکانیدا خواردن و خواردنەوەی هەمەجۆر و هەمە ڕەنگی بەردەوامە هاوڕێ لەگەڵ سێبەری خۆش و هەوای سازگار و شنەی شەماڵدا ئەوەیە سەرنجامی ئەوانەی لە تووڕەیی خوددا خۆیان پاراست سەرنجامی بێباوەڕ و خوددانە ناسانیش ئاگری دۆز دەستەیەک لەوانەی کە کتێبی ئاسمانیان پێبەخشیون شوێن کەوتەی حەق و ڕاستین دڵخۆش و شادومان دەبن بەو قورآانەی کە بۆ تۆ دابەزێنراوە هەندێ گرۆ و دەستەی تریش هەیە ئینکاری هەندێکی دەکات پێیان بڵێ بەڕاستی من فەرمانی ئەوەم پێدراوە کە تەنها خوددا بپەرستم و هیچ شەریک و هاوەڵیشی بۆ بڕیار نەدەم هەر بۆ لای ئەو خەڵک بانگ بکەم گەڕانەوەش هەر بۆ لای ئەوە هەر بەو شێوەیە پێشتر کتێبی ئاسمانیمان بە زمانی جۆراوجۆر ڕەوانە کردووە قورآنمان وەکو داوەرێک بە عەرەبیەکی پاراو دابەزاندووە سوێن بە خوددا ئەگەر شوێنی ئارەزوەکانی ئەوان بکەویت دوای ئەوەی زانستی و زانیاری تەواوت لەلایەن خداوە بۆ هات ئەوە هیچ پشتیوان و پارێزەرێکت نییە لە سزای خوددا بتپارێزێت سوێند بە خودا، بێگومان پێش تۆ پێغەمبەرانی ترمان ڕەوانە کردووە و هاوسەر و نەوەشمان پێداون. هیچ پێغەمبەرێکیش بۆی نەبووە بە ویستی خۆی معجزە نیشان بدات ئەگەر ویستی خدای لەسەر نەبوو بێت بۆ هەموو کار و ڕووداوێکیش بڕیارێکی تایبەت هەیە خدا ویستی نەمانی لەسەر هەرچیەک بێت لە ناوی دەبات و دەیکوژێنێتەوە یان دەیهێڵێتەوە و پایەداری دەکات سەرچاوەی تۆمارکراوی هەم و ڕووداوەکان لای ئەو زاتەیە یاخود خوددا ئاینە پێشوەکان لە مەداندا ناهێڵێت و دواهمین ئاین و بەرنمەی کە ئاینی ئیسلامە دەیچەسپێنێت و پایەداری دەکە جاگەر هەندێ لە هەڕەشەکانی خۆمانیان بۆ پێش بهێنین و نیشانت بدەین یاخود بتمرێنین و سەرنجامی ئەوان نەبینیت خەفەت مەخۆ چونکە بەڕاستی تۆ تەنها گەیاندنی پەیامەکەت لەسرە لێپرسینەوەش لەسەر ئێمەیە ئایا خودانەناسان نەیان بینیوە ئێمە چۆن ئەم لاو ئەو لای زەوی کەم دەکەینەوە دەسەڵاتی خودانەناسان ناهێڵین لە ڕۆژهڵات و ڕۆژ ئاوای زەویدا سەرنجام بەرنامە و ئۆمەتی میان ڕە و سەردەخەین خدا خۆی داوەری دەکات و گۆڕانکاریەکان تاو توێ دەکات کەس ناتوانێت محاسبەی بکات و کۆسپ و تەگەرە بهێنێتە ڕێ و ئەو زاتە زۆر بە خێرایی هەموو شتێک تاو توێ دەکات و لە هەمووان دەپرسێتەوە بێگومان خوددانە ناسانی پێش ئەمانیش پیلانیان جێڕا بەمەرجێک پیلانەکانیان هەر هەمووی لای خوددا ڕوون و ئاشکرایە دەزانێت هەرکەس چی دەکات و چی دەست پێش خەری دەکات بێ باوەڕ و خوددانە ناسانیش لە ئایندەدا دەزانن کە سەرنجامی ئەم جیهانە و ئەو جیهانیش بۆ چێ دەبێت. ئەوانەشی کە بێ باوەڕ بوون دەڵێن تۆ پێغەمبەر و ڕەوانەکراوی خوددا نیت لە وەڵامیاندا بڵێ هەر خوددا بەسە کە شایەت بێت لە نێوان منیش و ئێوەشدا هەروەها ئەو کەسەش کە شارەزای قورآن و کتێبە ئاسمانیەکانە